لە ڕۆژانی یەکشەمان و دووشەمان، هاوکات چارشەمان و پێنجشەمان هەرجارە و لەسەر بابەتێکی دیاری ناوچەی گەرمیان لە ڕادوی دەنگەوە گفتوگۆ دەکەین. ئازیزانم بەنامی ڕۆژێکی تریەم ڕۆم تایبەت کرد کردووە بە قسەکردن لەسەر دوایین زانیاری ئەوەی کە ئایا فەرمانبەرانی گرێبەست لە گەرمیان دەکرێن بە هەمیشەی یاخود نا وەک دەزانن لە ماوەکانی پێشووتریشدا چەندین جار گردبوونەوە ناڕەزایەتیان ئەنجامداوە داواکاریان بەرزکردۆتەوە بۆ سەرووی خۆیان بۆی بتوانن بکرێن بە هەمیشەی وەک خۆیان دەڵێن فەرمانبەری وای تایە نزیکەی پانزە بۆ بیست ساڵە بێت گرێبەستە لە نێو سلکی حکومەتدا خزمەت دەکات بەڵام هیچ ئیمتیازاتێک و با بڵێین خانەنشینبوونێک یاخود مۆڵەتێکی باش نایانگرێت وەکو فەرمانبەرانی هەمیشەی، دەمەوێت بزانم دوایین زانیاری لەسەر بە گرێ بە هەمیشەی بوونیان چیە؟ و چەند فەرمانبەرن لە گەرمیان بە شێوازێکی گشتی؟ و بە دەمەوە هاتن چی بووە بۆ ئەوەی بتوانن کاری جدی لەسەر بکرێت لەسەر ئاستی حکومەت بۆی بکرێن بە هەمیشەی؟ و پلانیان چیە بۆ داهاتوو و بە دیاری کراوی کێشەکانیان خۆی لە چیا ئەبینێتەوە؟ بۆ تاوتوێکن ی ئەم بابەتە ئەمڕۆ لەگەڵ شاهۆ عەبدوڵا نوێنەری فەرمانبەرانی گرێبەست لە گەرمیان کە بە شوێکی ڕاستەوخۆ لەسەر هێڵی تەلەفۆن لەگەڵماندایە گفتوگۆ کەین لەسەر ئەم بابەتە. کاک شاهۆ سڵاو لێبێ و ئەم کاتەو باش. سڵاو لە ئێوە و سڵاو لە بیرەنا بیسەرانی ڕادیۆ جوانەکەی دەنگ. زۆر سپاستەکەم کاک شاهۆ سەرەتا بەو پرسیارەم دەست پێکەم وەک دەزانن لە ماوکانی پێشوتریشدا چەندین جار گردبونەو ناڕەزایەتیتان ئەنجام داوە لە بەرامبەر ئەوەی کە ڕێژەیەکی زۆری فەرمانبەر لە گەرمیان بە گرێبەستن و ساڵانێکی زۆرە خزمەتەکەن لە نێو سلکی حکومەتدا بەڵام تاوەکو ئێستا نەکراون بە هەمیشەی، دەمەوێت بزانم دوایین زانیاری چییە لەسەر ئەو بابەتە و بەرەوپێشچوونەکان چین بۆی بکرێن بە هەمیشەیی؟ بەڵێ لە ڕاستیدا ئێ ماوەی چەند ساڵێکە سەرقاڵی ئەم بابەتەین، ژمارەیەکی زۆر فەرمانبەری گرێبەست لە هەموو هەرێمی کوردستانا بوونیان هەیە و ئەم فەرمانبەرە گرێبەستانە بە پێی ڕێنماییەک کە لە ساڵی دوو هەزار و پازدە دەرچبوو لە پەرلەمان کە پێویستی کرد حکومەت ئەوکات ئەم ڕاسپاردە یا ڕێنمایانەی پەرلەمانی جێبەجێ بکردایە کە یەکێک لە خاڵەکانی ئەڵێ هەر فەرمانبەرێک بە شێوەیەکی بەردەوام سێ ساڵ دەوامی کردبێ ئەو کاتوانێت ببێ بە هەمیشەی یعنی ئەو یاسایانە و ڕێنمایە بۆ شێوازە دەرکرا بوو هەر فەرمانبەرێکی گرێبەست سێ ساڵ بەردەوام بوو لە کارەکەی و کاتە دەبێتە فەرمانبەرێکی هەمیشەی بەڵام لە ڕاستیدا ئەو ڕێنماییە جێبەجێ نەکراوە تاوەکو ئێستا ئێمەش وەکو فەرمانبەرانی گرێبەست لەسەر ئاستی هەموو هەرێمی کوردستان لە هەر شار و لە هەر جێگەیەک نوێنەرمان هەیە و ئەم نوێنەرانە ئەم نوێنەرانە بە شێوەیەکی بەردەوام کار ئەو بابەتە ئەکەن و دەیانەوێت ئەم کەیسی فەرمانبەرانی گرێبەستە وەکو چۆن مامۆستایانی وانەبێژ یا پێشتر کرابوون بە هەمیشەیی وەکو چۆن مامۆستایانی وانەبێژ بە تازەیی بڕیاری ئەوە درا کە ببن بە گرێبەست فەرمانبەرانی گرێبەستیش بەپێی مافی خۆیان بکرێن بە هەمیشەی یانی وەکو فەرمانبەرانی دیکە بکرێن بە هەمیشەی وە دەوامەکانیان بەردەوام پێ بدەن بەڵام تاوەکو ئێستا ئەو بڕیارە هیچ جێبەجێ نەکراوە و چەندین جاریش لە بەڕێوەبەرایەتییەکان داوای ئەوە کراوە بەپەلە هەموو زانیاریانەی کە لەسەر فەرمانبەرانی گرێبەستەیە ئاراستەی وەزارەتی دارایی بکرێت یان لایەنی پەیوەندیدار بکرێت و دواتر لە ئەنجومەنی وەزیران گفتوگۆی لەسەر بکرێت لە ڕاستیدا لە ماوەی ئەم چەند ساڵەیە کە کاری لەسەر کراوە تەنها یەک جار لە ئەنجومەنی وەزیران گفتوگۆ لەسەر ئەم بابەتە کراوە و دوای ئەوەش کە گفتوگۆ کرا پێویستە کرد بۆ ماوەی هەفتە بۆ ماوەی دوو هەفتە واتە چواردە بۆ پازدە ڕۆژ لیژنەیەک پێکهێنرا و ئەو لیژنەیە کۆی هەموو ڕاسپاردەکانی بخاتە بەردەست ئەنجومەنی وەزیران بەڵام ئەوە تقریبان مانگ و شتێک زیاتر تێدەپەڕێت تاوەکو ئێستا و لیژنەیە هیچ بڕیارێکیان هیچ ڕاسپاردێکی لەو بابەتەوە دەرنەکردووە نەخراوەتە کۆبنەوەی ئەنجومی وەزیران بڵێ واتا بە شازێکی گشتی ئیشی لەسەر کراوە بەڵام ئیشەکان جددینین بۆی بتوان بە یەک جاری بکرێن بە هەمیشەی لە ڕاستیدا پێشتر چەندین جار کاری لەسەر کراوە، فەرمانبەرانی گرێبەست لەسەر ئاستی هەموو هەرێمی کوردستان و بە تایبەت لە گەرمیان و لە ڕانیە خۆپیشاندانی بەرفراوان کراوە بۆ ئەوەی گوێ لە فەرمانبەرانی گرێبەست بگیرێت و ئەو کەیسەیان یەکلا بکرێتەوە بکرێن بە هەمیشە یەکێک لەو نووسراوانەی کە هاتووە یان ئەو گشتاندانەی کە لە وەزارەتی ناوخۆ، بەڕێوەبەرایەتی گشتی دیوان، بەڕێوەبەرایەتی کارگێڕی و سەرچاوە مرۆیەکان کە هاتووە وەکو وەزارەتی ناوخۆ داوای ئەوە کە کە بە پەلە هەموو زانیاریەکان ی فەرمابەرانی گرێبەست بنێردرێت ئەم ئەو نووسراوە یان ئەو گشتاندنە هی ساڵی دوو هەزار و بیست و یەک ە هەر تایبەتە بەو کەیسە و بە پێی بەدواداچوونەکانی ئێمە هەموو ئەو زانیاریانەی لەسەر فەرمانبەرانی گرێبەست هەیە هەموو کۆی زانیاریەکان و کۆی خەرجیەکان و کۆی ئەو خەرجیەشی کە پێویستە کە مەسەلەن وەکو موچە بدرێ بە فەرمانبەران هەموو زانیاری و داتاکان کۆ کراوەتەوە بەڵام ئێمە لەوە تێ ناگەین مەسەلەن بۆچی حکوومەتی یان بۆچی وەزارەتەکان دەستی دەستی بە فەرمابەرانی گرێبەست دەکەن و بە پێی نووسراوی فەرمی خۆشیان بە پێی ئەو دااتیانی کە خۆشیان کۆیان کردوێتەوە ئەگەر لەم حاڵەتی ئێستا بە پێ بە پێ پلە بەرزکردنەوە فەرمانبەرانی گرێبەست بکرێن بە هەمیشەیی، ئەوا ئەو ڕێژە مووچەیە یان ئەو بودجەی کە بۆیان تەرخان کراوە کەمتر دەبێت لەو ڕێژەی کە لە کاتی گرێبەستدا وەکو بڵێی مووچەکانیان بۆ تەرخان دەکرێت. بەڵێ کاک شاهۆ بابەتێک دەمەوێت بزانم چەند فەرمانبەری گرێبەست لە گەرمیان هەیە؟ کۆی گشتی ئەو کاتەی کە ئێمە کارمان لەسەری. بۆ نزیکەی بیست و هەشت هەزار فەرمانبەری گرێبەست بە پێی داتاکانی حکوومەت بەڵام ئەوەی کە ئێستا تێبینیەکەین ئەم داتایانە بەرز بۆتەوە ڕێژەکەی گەشتوتە وەکو باس دەکرێت ڕێژەکەی گەشتوتە نزیکەی سی هزار بۆ سی و دو هزار فەرمانبەری گرێبەست ئەمە لەسەر ئاستی هەرێمی کوردستان تەبەن من ئەمە لەسەر ئاستی گەرمیان لەسەر ئاستی گەرمیان داتایەکی ڕوون نییە بەڵام ئەوەی تقریبان بەشتی وەکو گریمانەیی نزیکەی هەزار و هەشت سەد هەڵە نەبم فەرمانبەری گرێبەستێ بە پێی بەدواداچوونێکی بۆ کۆڵەی نافەرمی. بەڵێ کاک شاهۆ دەمەوێ بزانم پلانتان چیە ئێوە وەکو خۆتان کەوە خۆت باست لێوە کرد لیژنە پێکێنراوە بەڵام هیچ دەنگێکی لێوە نایەت هیچ با بڵێین کارێکیان نەکردوە کە دڵخۆشی بێ بۆ فەرمانبەرانی گرێبەست. ئێوە وەکو خۆتان، لە داهاتوودا پلانتان چی ئەبێت؟ ئایا وەکو مامۆستایانی وانەبێژ، با بڵێین لە ماوەکانی پێشووتردا سەردانی بەغدادیان کردووە، لەسەر ئاستی کوردسان کۆبوونەوە و با بڵێین دانیشتنیان ئەنجامداوە، ئێوەش بە هەمان شێوە پلان و بەرنامەتان چییە بۆم بابەتە؟ لە ڕاستیدا لەسەر ئاستی هەموو هەرێمی کوردستان، نوێنەرانی فەرمانبەرانی گرێبەست چەندین جار لەگەڵ وەزارەتە پەیوەندیدارەکان دانشتوون. لەگەڵ نوێنەران یان مەسەلەن ئەو لایەنانەی کە پەیوەندیدار بوون بە ئەنجومەنی وەزیرانەوە دانیشتنیان کردووە، پێشتریش چەندین جار خۆپیشاندان و گردبوونەوە کراوە، لە چەند ڕۆژی ڕابردوودا نوێنەرانی فەرمانبەرانی گرێبەست بەیاننامەیەکیان بۆ ڕای گشتی و ڕاگەیاندنەکان بڵاوکردەوە لە پارێزگای سلێمانی و لە بەردەم پارێزگاری سلێمانی و ئێمە وەکو فەرمانبەرانی گرێبەست ئەوەی کە وەکو ئامرازێک بەدەستمانەوە بێ هەموو چالاکیە مەدەنیانەیە هەموو فشارانەیە کە لە توانا و دەرەقەتی ئێمە هەیە، چ لە گردبوونەوە، چ لە کۆکردنەوەی واژوو، چ لە خۆپیشاندان، چ لە سەردانەکان و ئێستا لە نێوان فەرمانبەرانی گرێبەستە گفتوگۆیەک هەیە کە لەگەڵ نوێنەرانی هەرێمی کوردستان لە بەغدا گفتوگۆ بکرێت، بەڵام لە ڕاستیدا ئەم ئەم بابەتە زیاتر پەیوەندیدارە بە خودی هەرێمی کوردستانەوە و ئەو داتا و یانی خێرایی لە کارەکانێ بەدی ناکرێت بۆیە هەندێک وەکو کەسایەتەکان لەناو ئەنجومی وەزیراندا کە لە ڕێگەی فەرمابرانی گرێبەستەوە پەیوەندیان پێوە دەکرێت بابەتێک ڕاسپاردەیەکی بەوتەی خۆیان ئەوەی کە ماگەدارین ڕاسپاردەیەکی تێر و تسەلیان ئامادە کردووە بۆی لە کۆبوونەوەکانی داهاتوودا ئەگەر بکرێت ئەنی نەکەوێتە ناو بانگەشەی هەڵبژاردنەوەوانەوە ئەگەر کۆمنەوەی ئەنجومی وەزیران بکرێتەوە بەپێی وتەی خۆیان هەوڵەدەن لە نزیکترین دەرفەتا بکرێتە ناو کۆبنەوەی ئەنجومی وەزیران و بڕیارێکی لەسەر بجێت تاوەکو ئێستا ئەمە دوایین زانیاریە کە لەسەر بابەت وە کەیسی فەرمابرانی گرێبەس بوونی هەیە بەڵێواتە بابلن بە شازێک لە شێوازەکان حکوومەت وەکو پێویست بەدەم داواکارەکانتانەوە نەهاتووە بەڕاستی ئەکرێ وا بڵێین لەبەرئەوە فەرمانبەرانی گرێبەست تیایەتی پازدە ساڵە فەرمانبەری گرێبەستن من بۆ خۆم نزیکەی یازدە بۆ دوازدە ساڵە بێ فەرمانبەری گرێبەستم وام فەرمانبەرە گرێبەستانە بەشکی زۆری ئەکەوێت سەر سەر بە وەزارتی شارەوانیە بەڵام بۆی گشتی ئەم فەرمانبەرانە ئەزمونێکی چەند ساڵیان هەیە لە ئیشکردە و فێری کۆمەڵێک بە ڕێکاری ئیداری بوون و بەرپرسیارێتی باشیشیان هەڵگرتووە و دڵسۆزانە کارەکانیان بردووەتە ڕێوە و بەشێک لەو ڕێنمایانەی کە هاتووە کە فەرمانبەرانی گرێبەست وەکو وەکو ماف یانی کە هەیان بێت لە ڕاستیە ئەوە وەکو ناکرێ وەکو ماف سەیری لێ بکرێ بۆ نمونە یەکێک لەو خاڵانەی کە لە گرێبەستی فەرمانبەران فەرمانبەرانی گرێبەستا هەیە ئەمن وەک وەکو نەسەن و یا وەکو وەکو دەقی خۆی دەخوێنمەوە بۆ نمونە لایەن یەکە کۆمبەستی لە حکوومەتە لایەن یەکەم بۆی هەیە گرێبەستی لایەنی دووەم هەڵوەشێنێتەوە بەبێ گەڕانەوە بۆ دادگا و لایەنی دووەم ناتوانێت داوای قەرەبوو بکات ئەمە یەکێک لەو خاڵانەی کە مەسەلەن تۆ چەندین ساڵە فەرمانبەری گرێبەستی و خزمەتت کردووە لە کەرتی گشتی و حکومیە یانی ئەتوانێت بەبێ گەڕانەوە بۆ دادگا بەبێ داوایکردنی قەرەبوو گرێبەستەکەی تۆ هەڵوەشێنێتەوە ئەمە وەکو جۆرێک لە زوڵمە وەکو جۆرێک لە قسەم بێ باکیە و ئینسان و کەسە چەندین ساڵە خزمەت ئەکات و لە جێگەی یەکایەک ئەزمونێکی باشی پەیدا کردوە لە ئیش و کارەکانیا لە بابەتی کارگێڕیا ئەزمونێکی باشی بەدەست هێناوە بەڵام هەر کاتێک ویستێک هەبێت ئەو کاتە ئەتوانێ ئەم فەرمانبەری گرێبەستە مەسەلەن هەڵوەشێنێتەوە لە ڕاستیا هەندێک ئەنی تاوەکوێ سەد شتێکی وا نەهاتوەتە پێش لە مەسەلەن تاکلایەنە و بە بێ هیچ شتێک هەڵوەشانەوە کرابێت، مراعاتی هەندێک بابەت و حاڵ و حاڵەتی دیاریکراو کراوە، بەڵام ئەو مافانەی کە بۆ فەرمانبەری گرێبەست دانراوە لە ڕاستیا بەشی ئەوە ناکات کە بتوانێت ممارەسەی مافەکانی خۆی یان ژیانی ڕۆژانەی پێ بەڕێ بکات. بەڵێ کاک شاهۆ دێمە لای کۆتا پرسیارم تایبەتێکەم باوە تەبعەن لە ماوەکانی پێشووتردا مامۆستایانی وانەبێژ زۆر گلەی و گازندەی ئێوەیان هەبوو کە لە نێو سلکی پەروەردە و لەنێو با بڵێن قوتابخانەکانا وەکو پێویست با بڵێن بە جۆرێک لە جۆرەکان ڕێزیان لێ ناگیرێ یاخود مافیان پێ نادرێ یاخود بە مافیان پێشێلێکرێت دەمەوێت بزانم ئەمە بۆ مام- ە، بۆ فەرمانبەرانی گرێبەست چۆنە لە نێو فەرمانگە حکومیەکاندا بە تایبەتتر ئیمتیازاتی ئێوە چی ئەبێت کاتێک بۆ نموونە بە تایبەتتر کە بەشێکیان دڵنیام ە، ئافرەتن و زەواجیان کردووە و حەملیان هەبووە ئایا وەکو فەرمانبەرانی هەمیشەیی مامەڵەیان لەگەڵا کراوە؟ وەکو فەرمانبەرانی هەمیشەیی لە ڕاستیە مامەڵەیان لەگەڵدا نەکراوە یانیسە بۆ نمونە یەکێک لەو خاڵانەی کە وەکو مافی فەرمانبەر دیاری کراوە وەرگرتنی مۆڵەتی ئاسایی بۆ ماوەی سی ڕۆژ لە ساڵێکدا یان ئێمە وەکو مۆڵەتێکی ئاسایی جا مۆڵەتی دایکایەتیمان هەیە مەسەن مۆڵەتی پێش لە دایک بوون بۆ ماوەی بیست و یەک ڕۆژە مۆڵەتی دوای لە دایک بوون بۆ ماوەی پەنجا و یەک ڕۆژە بە مووچە باشە یان ئەگەر بۆ نمونە کەسێک بیەوێ مۆڵەت بکات لە بابەتێکی ئاسایی یان مەسەن تەندروستی باش نەبێ یان ئەبێ بڕات ڕاپۆرتی پزیشکی بێنێت هەندێک ڕێکاری هەیە بەرامبەری دەگریتێ بەر ئەمە وەکو فەرمانبەری هەمیشەیی ئەو مافانیان ناتوان ممارەسە بکەن یان ئەگەر کەسێک مۆڵەتێکی فەرمانبەرێکی گرێبەس مۆڵەتێکی هەبێ بۆ مۆڵەتێکی ئاسایی هەبێت لە ماوەی ساڵێکە هەفتەیەکی هەیە ینی حەوت ڕۆژی هەیە ئەمە مەسەن ڕەنگە قورس بێ بۆ فەرمانبەری گرێبەس بتوانێت ئیدارەی ئەم بابەتە بدات یان کەسێک کە بیەوێت مەسەرن ڕەوشی ژیانی بە شێوازێک بێت دەوێت بیگوازێتەوە مەسەن بۆ شارێکی تر دۆخێک بێتە پێشەوە مەسەن بۆ شارێکی تر بیگوازێتەوە تاکە خاڵێک کە مەسەن ڕێگە بۆ وادات کە ئەم کەسە بێوێت شوێنی کارەکەی بگوازێتەوە مەسەن بۆ شارێکی تر ئەوەیە کابێت سەر بە هەمان وەزارەت بێت و ئەبێت مەسەن پرۆسەی هاوسەرگیری پێک بێنێت لەو حاڵەتە بەدواوە ناتوانێت ئەم کەسە مەسەن ڕاژەکەی یان شوێنەکەی بگوازێتەوە بۆ شارێکی تر ینی هەندێک ڕێکار هەیە فەرمانبەری گرێبەست ڕاستیدا ناتوانێت مامەڵە بەو مافانەوە کە کەوەکو فەرمانبەری هەمیشەیە توانن مامەڵی پێوە بکەن ئەمە بەشێک لەو کێشانەیە کە لە ڕاستە فەرمابرانی گرێبەستی ئەوە کردووە یانی جۆرەک لە جۆرەکان جیای ئەکاتەوە یان وەکو بە چاوێکی ترەوە بۆ منە سەیری دەکات یان هەندێک جار هەندێک مافتێت چل مادی بێت چمانەوی بێت پێی دەڵێن تۆ فەرمانبری گرێبەستیم شتانە تۆ ناگرێتەوە من بۆکو بابەتێکی دەرونی کاریگەری لەسەری هەیەوە چەند ساڵ ئەم کەسە خۆی تەرخانەکە بۆ ئیشێک لەم بابەتە یان مەسەوەکو فەرمانبەرێکی گرێبەست هەمانە فەرمانبەری گرێبەستە بووە یانی زۆر حەزی حەزی بەوە کردووە یان ویستی لەسەر ئەوە بووە کە ماندووبوونەکەی وای لێ بکات کە مەسەن بڕیارێکی لەسەر بدرێت بکرێت بە هەمیشەی بەڵام ئەم فەرمانبەرە وەفاتی کردووە کە وەفاتیشی کردە و کاتە هیچ شتێکی خانەنشینی ناگرێتەوە خێزانەکەشی خێزانێکی مەسەن گەورە بۆ یان مەبستمەوەم چەندین منداڵی هەبووە بەڵام نەگەیشتۆ بەوەی کە ئەم کەسە چەند ساڵ خزمەتی کردووە هیچ نەبێت دوای وەفاتەکەشی یان بنای بەجێ هێشتووە بەشێک لەو مافانە وەربگرێتەوە بۆ منداڵەکانی خۆی کە تەمەنیان منداڵ بووە مەسەن بتوانە سوودێکی مادی پێ بگەێت زۆر جارە ماناتوەم کێشانە دێتە پێشەوە بۆ فەرمابرانی گرێبەست ڕاستە وەکو بابەتی دەرونی کاریگەری ناخۆشیە بێت بەڵێ سواز بۆ تۆ کاکشاهۆ کەمڕۆ لەگەڵ مامبووی ئەگەر و تێکت ما بێ لە کۆتاییدا زۆر سپاس بۆ یوەش و هیوادارم وەکو چۆن مامۆستایانی وانەبێژ لە ڕابوردوودا کراون بە هەمیشەیی و هیوادارم فەرمابەرانی گرێبەستیش چەندین ساڵە مەسەڵەن هەوڵ دەدەن هەموو ڕێکارە مەدەنیانە بەکار هێنن بۆ وەی بگەن بە مافەکانیان ئەوانیش وەکو فەرمابەری هەمیشەیی بتوانن دامەزراندنێکی باشیان بۆ بکرێ و هیوای سەرکەوتنیشم بۆ ئێوە هەیە. جارێکی تر سوپاس بۆ بەڕێزت کە ئەمڕۆ لەگەڵمان بووی. زۆر سوپاس سپاس بۆ ئێوە گوێگرانی خۆشەویستی ڕادوی دەنگ ئەوەی گوێبیستی بوون بەرنامی ڕۆژێکی تریەم ڕۆمان بوو کە تایبەتم کردبوو بە قسەکردن لەسەر دوایین زانیاری بۆ بە هەمیشەی کردنی فەرمانبەرانی گرێبەست لە سنووری داری گرمیان و لەسەر ئاستی هەرێمی کوردستان چییە بۆ ئەوەی بزانین بابلین هاوشێوەی چین و توێژەکانی دیکە ئەم فەرمانبەرانە بکرێن بە هەمیشەیی، چونکە لە ماوەکانی پێشووتردا چەندین جار خۆپیشاندان و ناڕەزایەتیان ئەنجامداوە و داوای ئەو مافەی خۆیان کردووە کە خۆیان باسی لەوە دەکەن کە چەندین ساڵە لە نێو سلکی حکومەتدا خزمەت دەکەن بۆ تاوتوێک نیم بابەت ئەمڕۆ لەگەڵ شاه و عەبدوڵڵا نوێنەری فەرمانبەرانی گرێبەست لە گەرمیان کە بە شوێکی ڕاستەوخۆ لەسەر هێڵی تەلەفۆن لەگەڵماندا بوو گفتوگۆمان کە لەسەر ئەم بابەتە ئازیزانم من لێرەدا بەم شێوە گەشتم بە کۆتایی ئەڵقەی ئەمڕۆی بەرنامەی ڕۆژێکی تر تا بگەیشتنوێک تر و کاتێکی تر بەخواتان ئەسپێرم و خواتان لەگەڵ.